پرسیارت لێکەن دەربارەی تاڵانی کە کێ بەشی ئەکات و چۆن بەشەکرێت تۆ پێیان بڵێ حوکمی تاڵانی عائیدە بە خودا و پێغەمبەری خودا پێغەمبەری خودا بە ئەمری خودا بەشی ئەکا لە بەینتانا لە خودا بترسن و لەناو خۆتانا ناکۆک مەبن و ناوبەین و پەیوەندیتان باش بکەن و بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن ئەگەر خاوەن ئیمانن. ئەم حاڵی ئەوان کە هەندێ لە موسوڵمانەکان بەشکردنی تاڵانەکەیان بە دڵ نییە وەکو ئەوەیە کە چۆن خودا ئەمری پێ کردیت و لە ماڵ و حاڵی خۆت دەرچووی بۆ غەزای بەدر کەچی هەندێ لە موسوڵمانەکان ئەم دەرچوونەیان بە دڵ نەبوو خودا خۆی ئەزانێ چییەکا. یجادلونک فی الحق. یان قافڵەی بارو ڕزق و ڕۆزی و شتومەکی بازرگانی موشریکەکانی مەکە کە لە شامەوە گەڕایەوە یا کۆمەڵی کافرانی قوڕەیش کە دێن بۆ جەنگ لەگەڵ موسڵمانان بە نیازی لەناوبردنی ئاینی ئیسلام ئێوە حەزتان ئەکرد ئاسانەکەتان ببوایە بە نسیب خودایش ئەیویست ئاینی خۆی بەرز بکاتەوە و قسەی خۆی جێگیر بکا بە وەحی و بە یارمەتی دانی مەلائیکە و کافرە بەدنیازەکان بنبڕ بکات و هێز و توانایان نەهێڵێ بیری ئەوە بکەنەوە کە چۆن خودا وەنەوزی پێدان و ئەمینی دا بە دڵتان، هەروەها لە ئاسمانەوە بارانی بۆ باراندن تا لە بێ دەستنوێژی و لەش پیسی پاکتان بکاتەوە کە بە وەسوەسەی شەیتان بەسەرتانا هات و دڵیشتان بە ئومێد بە کەرەمی خودا دامەزرێنێ هەروەها بەهۆی ئەو بارانەوە زەوییە لمینەکە پتەو بوویەوە و هاتوچۆتان باش بۆ ئەکرا و پێتان قایم ئەبوو. یا مەبەست خۆگری و لە ڕووی دوژمنا وەستانە بە بێ ترس. الرَّكْبَ فَاضْرِبُوا فَوْقَ الْأَعْنَاقِ وَاضْرِبُوا مِنْهُمْ كُلَّ بَنَانٍ بیری ئەوە بکەنەوە کە خودا وەحی کرد بۆ فریشتەکان و پێی وتن، من لەگەڵتانم و یارمەتیتان ئەدەم، ئێوە دڵی موسڵمانەکان دامەزرێنن، بەڕاستی من ترسەخەمە دڵی کافرەکانەوە، دەلیان دەن لە پشتی ملەوە و لە هەموو وردە جومگەکانی دەست و پێیان. وبئس المصیر. بێگومان هەر کەس لەو ڕۆژەدا پشتیان لێ هەڵکات و ڕابکات، بێجگە بۆ فێڵی جەنگ یا بۆ یارمەتیدانی کۆمەڵیکی تر لە موسڵمانان، ئەوە تووشی ڕق و غەزەبی خوا ئەبێ و جێگای دواڕۆژی دۆزەخ ئەبێ. بێگومان دۆزەخ ناخۆشترین ئەنجامە. ئێوە کەم و کەم چەک و ئەوان زۆر و پڕ چەک بوون بەڵام خودا یارمەتی دان و دڵی بەهێز کردن و بە فریشتە یارمەتی دان خودا کافرەکانی بەزاند و کوشتنی و ئێوەی سەرخست. لە ڕاستیدا ئەو وردە بەردانە کە تۆ فڕێت دان بەرەو دەم و چاوی کافرەکان تۆ فڕێت نەدان خودا بە دەسەڵاتی بێ پایانی خۆی ئەو وردە بەردانی کرد بە دەم و چاویاندا و خەریکی کردن بە ئازاری چاویانەوە و ئێوە دەستتان کرد بە کوشتن و دیل کردنیان کافرەکانی مەککە کە هاتن بۆ جەنگ دژی حەزرەت، صلی اللە علیە وسلم، داوای فەتح و سەرکەوتنیان لە خوا کرد، جا خودای گەورە بە گاڵتە و توانجەوە پێیان ئەفەرمێ، ئەگەر داوای فەتح و سەرکەوتنتان کرد ئەوا بۆتان هات، بەڵام بۆ ئێوە نەبوو، بۆ دەستەی پێغەمبەر بوو، جا ئەگەر دەستبەردار بن و واز لە دوژمنایەتی و جەنگ بهێنن ئەوە بۆ خۆتان چاکترە، خۆ ئەگەر ئەگەڕێنەوە بۆ جەنگ ئەوا ئێمەیش ئەگەڕێینەوە، کۆمەڵەکەتان فریاتان ناکەوێ و کەم و زۆر سوودی نییە بۆتان ئەگەرچی زۆریش بن، بێگومان خودا لەگەڵ دەستەی ئیماندارانە و یارمەتی ئەوانەدات. يا أيها الذين آمنوا ئەگەر خودا بیزانیایە خێر و چاکەیان لەبارەدایە قورئانی ئەبردە گوێچکەیانەوە بەجۆرێک کە سوودی لێ وەربگرن ئەگەریش بەم حاڵی سەرکەشیەوە قسەیان لەگەڵ بکات و هێزی بیستنیان بداتێ و ڕێی هیدایەتیان پیشان بدات هەر پشت هەڵەکەن و ڕووەرەچەرخێنن و لە حەق لادەن. ئەی خاوەن ئیمانەکان، بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن، کە بانگتان ئەکات بۆ کارێک کە هۆی بەختیاری ئەبەدییە، وەک باوەڕ بە خودا و بە پێغەمبەران و بە ڕۆژی پاداش، هەروەها لە خوا ترسان و لە گوناه دوورکەوتنەوە. خودا ئەوەندە لە بەندەیەوە نزیکە، ئاگای لە هەموو نهێنییەکی دڵی هەیە و ئەوەندە بە دەسەڵاتە، ئەکەوێتە بەینی دڵ و ئارەزوویەوە، کە بەندەی بیەوێ شتێ بکا پەشیمانی ئەکاتەوە و ئارەزووەکەی ئەگۆڕێ و ناهێڵێ بیکات. بۆ نموونە خودا کە غەزەب لە ستەمکاران بگرێ قاتی و قڕی بڵاوەکاتەوە کە خەڵکی تریش ئەگرێتەوە، یا بیەوێ دێیەکی کافران نغرۆ بکات هەمووی کاول ئەبێ و خەڵکی بێ تاوانیش تووش ئەبن، یا خۆ بیەوێ تۆڵە لە باوک و دایکی خراپ بکاتەوە و تووشی مەینەتیان بکات هەتیوەکانیشیان تووشی زیان ئەبن، زۆر چاک بزانن کە خودا سەختگیرە. باسی ئەوە بکەن کە ئێوە کەم بوون و بێ هێز بوون لە زەویدا و ئەترسان دوژمن بتان فڕێنێ و لەناوتان بەرێ، لەگەڵ ئەوەش خوا جێگە و ڕێگەی پێدان و بە یارمەتی خۆی هێزی پێدان و لە شتی پاک و پوختە ڕزق و ڕۆزی پێدان بە هیوای ئەوەی سوپاسی بکەن. یا ایها الذین آمنوا لا تخونوا الله و الرسول بێگومان کافرەکان ماڵی خۆیان لە پێناوی ئەوەدا خەرج دەکرد کە مەنعی خەڵک بکەن لە ئاینی ئیسلام و ڕێگای ڕاست لەمەو پاشیش هەر بۆ هەمان مەبەست خەرج یەکەن پاشان ئەو ماڵ خەرج کردنە ئەبێتە خەم و خەفەت بۆیان چونکە هیچ ئەنجامێکی نەبوو لە پاش ئەوەش کە موسڵمانەکان فەتحی مەککەی پیرۆز ئەکەن ئەوان ئەبەزرێن ئەم ئایەتە ئیخبار بە غەیبە و لە موعجیزەکانی قورئانە هەروەها ئەو کەسانە کە کوفریان پەسەند کرد و کافر بوون بەرەو دۆزەخ ئەدرێنە بەر ئەگەر ئیمانتان هەیە بە خودا و بەو ئایەت و فریشتانە کە ناردووماننەتە خوارەوە بۆ سەر بەندەی خۆمان کە محەممەدە لە ڕۆژی جیابوونەوەی حەقدا لە بەتاڵ، لەو ڕۆژەدا کە هەردوو کۆمەڵ، سوپای موسڵمان و سوپای کافران بە یەک گەیشتن لە حەڤدەی مانگی ڕەمەزانی پیرۆزدا لە خاکی بەدردا، خودا بەسەر هەموو شتێکدا توانایە. کە ئێوە و کافرەکانی قوڕەیش لە گوێچەمی شیوەکەدا بوون، ئێوە لە مەدینە نزیکتر بوون و ئەوان دوورتر، هەروەها قافڵەی قوڕەیش لە خوارتانەوە بوو، ئەگەر ئێوە و کافرەکان لە پێشدا بە وەعد و ڕێکەوتن کاتی جەنگتان دیاری بکردایە، ئێوە بە هۆی زۆری ئەوان و پڕچەکیانەوە لە ناو خۆتانا ئەبوو بە خیلافتان، بەڵام خودا وای کرد کە بەرەنگاربوونەوەکەتان لەسەر وەعد و ڕێکەوتن نەبوو، بەڵکو کوتوپڕ بوو، بۆیەش وەها کوتوپڕ بوو تا ئەوەی خودا ویستی لەسەر بوو بیکات. وإلی اللە ترجع الأمور. بیری ئەو پیرۆزیە بکەنەوە کە لە کاتێکا سوپای هەردوولا بەرامبەر یەک ڕاوەستان و ئامادەی جەنگ بوون خوای گەورە بە هێز و توانای خۆی سوپای کافرەکانی لەبەر چاوی ئێوەدا بەکەم پیشان دا و سوپای ئێوەشی لەبەر چاوی ئەواندا بەکەم پیشان دا تا هیچ لایە لەو لاکەی تر نەترسێ و هێرش ببەن بۆ جەنگ ان اللە مع الصابرین. بە گوێی فەرمانی خودا و پێغەمبەری خودا بکەن و لەناو خۆتاندا ئاشوب و ئاژاوە مەگێڕن و مەچن بە گژ یەکدا کە ئەو ناکۆکییە ببێتە هۆی سەرنەکەوتنتان و هێزتان نەمێنێ خۆتان بگرن خودای گەورە لەگەڵ ئەوانەیە کە خۆیان ئەگرن ئێوە ئەی موسڵمانەکان لە خودا بترسن و ڕاستگۆ و خۆگر بن، وەکو ئەو کافرانە مەبن بە لە خۆبایی بوونەوە لە مەککە دەرچوون بۆ پاراستنی کاروانەکەی قوڕەیش کە لە شامەوە ئەگەڕایەوە، ئەوانە بە ڕیا و خۆ نواندن ئەڕۆشتن تا پێیان بڵێن ئازان و مەردی مەیدانن، هەروەها ڕێگەیان لە ئیسلام بوونی خەڵک ئەگرت، یادی ئەوە بکەنەوە کە شەیتان لە کاتی بەرامبەر بوونی موسڵمانان و کافراندا کردەوەی کافرەکانی لە بەرچاویانا جوان کرد و پێی وتن، هیچ بنیادەمێ بەسەر ئێوەدا زاڵ نابێ لەم ڕۆژەدا و من پەنام بۆ ئێوە، واتە بتەکانیان. جا کاتێ هەردوو گرۆهەکە یەکتریان بینی و ڕاستەوخۆ کەوتنە جەنگەوە، شەیتان لێیان پاشگەز بوویەوە و پێی وتن، بێگومان ئەوەی من ئەیبینم ئێوە نایبینن. بێگومان من لە خودا ئەترسم. بەڕاستی خودا زۆر سەختگیرە. یادی ئەوە بکەنەوە کە مونافیقەکان ئەیان وت ئەم موسڵمانانە دینەکەیان بایی کردوون ئەو مونافیقانە لە دڵیاندا نەخۆشی و ڕق و کینە هەیە بۆیە قسەی وا بێ جێیەکەن موسڵمانەکان پشتیان بە خودا بەستووە و کەسێکیش پشت بە خودا ببەستێ ڕزگار و بەختیارە چونکە خودای گەورە خاوەن عیزەت و خاوەن حیکمەتە و ئەتوانێ یارمەتی بەندەکانی خۆی بدات. ئەم سزادان و لەناوبردنانەیان لەبەر ئەوەیە کە یاسای خودا وەهایە، هەر ناز و نیعمەتێک کە بیدا بە گرۆهێ لێیان تێک نادا و نایبڕێ تا ئەوان وایان لێ دێ حاڵی خۆیان لە ئیمانەوە ئەگۆڕن بۆ کوفر و لە شوکرانەبژێریەوە بۆ کوفرانی نیعمەت و لە تێکۆشانەوە بۆ تەمبەڵی و تەوەزەلی دیارە خودا قسەی ئەم کافرانە ئەبیسێ و زانایە بە ئەحواڵیان. وکل کانوا ظالمین. ڕەوشتی ئەمانە وەک ڕەوشتی دەستە و بەستەی فیرعەون و ئەوانەی پێش ئەوان بوو کە ئایەتەکانی خودایان بە درۆ خستەوە لە ئەنجامدا بە هۆی گوناه و تاوانەکانیانەوە لەناومان بردن هەروەها دەستەی فیرعەونیشمان لە نیلا خنکاند ئەوی لە تواناتانا هەیە لە ئەسپابی هێز و سەرکەوتن ئامادەی بکەن بۆ جەنگی کافران وەک شیر و تیر و زرێ و تاسکڵاو و چەکی هەر ڕۆژێ بە پێی ئەو ڕۆژە هەروەها ئەسپی بەسراوەی ئامادە بۆ سواری تا دوژمنەکانی خوا و خۆتانی پێ بترسێنن دوژمنی تریش وەکو مونافیقان و دوژمنی دوور کە ئێوە نایان ناسن و خودا ئەیان ناسێ بێگومان هەرچی لە ڕێگای خودا و ئایینی ئیسلامدا سەرفی بکەن خودا لە ڕۆژی قیامەتدا پاداشتان ئەداتەوە و ئێوە هەرگیز ستەمتان لێ ناکرێت. واللە عزیز حکیم. لەمەو پێش بۆ هیچ پێغەمبەرێ نەشیاوە دیلی هەبێ و بەرامبەر بە ماڵ بەرەڵایان بکات تا زۆر نەکوژێ لە کافران جا کە هێزی گرت ئەوسا دروستە بۆی فدیە وەربگرێ ئێوە ماڵ و دارایی دنیاتان دەوێ بۆیە فدیە وەرەگرن خودای گەورەش پاداشی قیامەتی ئەوێ بۆ ئێوە خودا غاڵبە بەسەر کاری خۆیدا و خاوەن حیکمەتە. واللە علیم حکیم. ئەگەر بیانەوێ خیانەتت لێ بکەن و پەیمان هەڵبوەشێننەوە بەلاتەوە سەیر نەبێ ئەوان خیانەتیان لە خودا کرد عەقڵی پێدان و بە عەقڵ نەچوون بە ڕێگادا جا خودا زاڵ بوو بەسەریاندا ئەوانەش ئیمانیان هێنا بەڵام کۆچیان نەکرد، ئێوە و ئەوان میرات لە یەکتر نابن تا کۆچ نەکەن، کە کۆچیان کرد ئەوا میرات لە یەکتر ئەبن، بەڵام ئەگەر موحتاجی یارمەتی بوون و داوای یارمەتیان لێ کردن ئەوە واجبە لەسەرتان یارمەتیان بدەن دژی دوژمنەکانیان، خۆ ئەگەر ناکۆکیان لەگەڵ قەومێک بوو پەیمان لە بەینی ئێوە و ئەواندا بوو ئەوە حەقتان نیە دژی ئەوانە یارمەتیان بدەن، بێگومان خودا بینایە و ئاگای لە کردەوەتانە. ئەوانەش کە کافرن هەندێکیان دۆست و یارمەتیدەری هەندێکی تریانن یا میرات لەیەکتر ئەبەن ئەگەر ئەم دەستورەی کە بۆم دیاری کردون پەیڕەوی لێ نەکەن و لەگەڵ موسڵمانەکاندا دۆستی نەکەن و لەگەڵ کافراندا پەیوەندیتان هەبێ ئەوا فیتنە و ئاژاوە و خراپەکاری و پەرێشانی لەسەر زەوی پەیدا ئەبێ و خراپەکاریەکی گەورە خودا ئاگای لە هەموو شتە و هیچی لێ ون نابێ. ئەبو موسا ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵت و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، وێنەی ئەو موسڵمانەی کە قورئان دەخوێنێ و لە هەمان کاتدا کاری پێ دەکا وەک لیمۆ وەهایە هەم بۆنی خۆشە و هەم تامیشی خۆشە، وێنەی ئەو موسڵمانەش کە قورئان زۆر نەخوێنێ بەڵام کاری پێ بکا وەک خورما وایە هەرچەندە بۆنی نییە بەڵام تامی خۆشە، وێنەی دوو ڕووی قورئان خوێن وەک ڕێحانە وەهایە هەرچەندە بۆنی خۆشە بەڵام تامی تاڵە وێنەی دوو ڕووی قورئان نەخوێنیش وەک گوژاڵک وەهایە بۆنی خۆش نیە و تامیشی تاڵ و ناخۆشە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.